بەناوی خودای بەخشندە و مێهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خدا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە ئەی پێغەمبەر ئێمە ئەو قورآنەمان دانەبەزاندووە بۆ سەر تۆ تا تووشی خەفەت و غەم و پەژارە ببیت بەڵکو یادخەرەوەیە بۆ ئەو کەسەی کە لە لێپرسینەوەی پەروەردگار دەترسێت قورآن لەلایەن زاتێکەوە بەش بەش دابەزیوە کە زەوی دروست کردووە و ئاسمانە بڵندەکانی بەدیهێناوە. خودای میهرەبان بەسەر تەختی فەرمانڕەوایەتی خۆیەوە وەستاوە، عەرشی ئەو زاتە لەسەروو حەوت چین ئاسمانەوەیە و لەوێیەوە سەرپەرشتی هەموو بەدیهێنراوەکان دەکات. هەرچی لە ئاسمانەکان و هەرچی لە زەویدا و هەرچی لە نێوانیاندا هەیە و هەرچی لە ژێرخاکدایە، هەر هەمووی خودا خاوەنیانە. خۆ گەر بە ئاشکرا قسە بکەیت ئەوە بێگومان ئەو زاتە بە نهێنی و لە نهێنیش پەنهانتر دەزانێت ئەڵا زاتێکە کە جگەل لەو خودایەکی تر نییە هەرچی ناوە پیرۆز و سیفاتە جوانەکان هەیە هەر شایستەی ئەوە ئەی پێغەمبەر ئایا هەواڵی بەسەرهاتی موسات پێگەیشتووە کاتێک ئاگرێکی بینی لە گەڕانەوەیدا بۆ میسر لە شەوێکی ساردا لە بیابانی سینادا بە خێزانەکەی وت ئێوە لێرە بن، بەڕاستی من ئاگرێکم بەدی کردووە، با بڕۆم بەڵکو سەلکە بزوتێکتان بۆ بهێنم یان کەسێکم دەست بکەوێت ڕێنموویم بکات. جا کاتێک نزیکی ئاگرەکە بۆوە بانگی لێ کرا، ئەی موسا! دڵنیابە من پەروەردگاری تۆم، کەواتە نەعلەکانت دابکەنە، چونکە بێگومان تۆ لە دۆڵی پیرۆزی توادایت. منیش هەڵمبژاردوویت بۆ ڕابەرایەتی و پێغەمبەرایەتی، جا گوێ بگرە بۆ ئەو شتانەی لە ڕێگەی وەحی و نیگاوە پێت ڕادەگەیەنرێت، بەڕاستی هەر من اللەم، من خودام، هیچ خودایەک نییە جگە لە من، کەواتە هەر من بپەرستە و نوێژەکانیشت بە چاکی ئەنجام بدە تا هەمیشە منت لە یاد بێت، بێگومان ڕۆژی قیامەت بەڕێوەیە و هەر دێت. نزیکە بیشارمەوە، بۆ ئەوەی هەموو کەسێک بە گوێرەی کار و کردەوە و هەوڵ و کۆششی پاداشت بدرێتەوە. ئەی مووسا! نەیەڵیت ئەو کەسانەی کە باوەڕیان بە قیامەت نییە و شوێنی ئارەزووی خۆیان کەوتوون لەو ڕاستییە وێڵت بکەن، چونکە ئەوسا تیادەچیت و زەرەر دەکەیت. ئینجا خودای گەورە پرسی، ئەی مووسا! ئەی ئەوە چییە بە دەستی ڕاستەوە گرتووتە؟ مووسا وتی، ئەوە گۆچانەکەمە، خۆمی بەسەردا دەدەم و دەیماڵم بە درەختدا تا گەڵا بوەرێنم بۆ مەڕەکانم، چەند مەبەستێکی تریشم تێیدا هەیە. خودا فەرمووی، دە فڕێی بدە ئەی مووسا! جا هەر کە فڕێی دا، یەکسەر بوو بە مارێکی زیندوو و بە خێرایی دەجووڵایەوە. خودا فەرمووی، بیگرە و مەترسە، وەک ئەوسای خۆی لێ دەکەینەوە. دەستیش بخەرە ژێر باڵتەوە ئەوکاتە بە ڕەنجی سپی و درەوشاوەیی دێتە دەرەوە بێ ئەوەی عەیبدار ببێت ئەوەش نیشانە و بەڵگەیەکی ترە. ئەم شتانە بۆ ئەوەیە تا هەندێک لە موعجیزە گەورەکانی خۆمانت نیشان بدەین. دە بچۆ بۆ لای فیرعەون چونکە بێگومان یاخییە و لە سنوور دەرچووە. موسا کەوتە نزاکردن وتی، پەروەردگارا سینە و دڵ و دەروونم ئاسودە و گوشاد بکە، ئیش و کار و هەوڵ و کۆششم بۆ ئاسان بکە، گرێی زمانم بکەرەوە و زمانم گۆیا و پاراو بکە تا لە قسە و گوفتار و مەرامم تێ بگەن، لە کەس و کاریشم هاوکار و یارمەتی دەرێکم بۆ بڕیار بدە، حەز دەکەم هاڕوونی برام بێت، خودایا پشتمی پێ بەهێز بکە. بیکە هاوبەش و یاریدەدەرم لە گەیاندنی پەیامەکەتدا تا تەسبیحات و ستایشی تۆ زۆر بکەین زۆر یادی تۆش بکەین و ناوی تۆ بەرین چونکە بەڕاستی تۆ هەمیشە بینای بە حاڵی ئێمە بە هەڵسوکەوتی ئێمە بە هەموو شتێکی ئێمە. خودای گەورەش فەرمووی، ئەی موسا، هەموو داخوازیەکانت بە جێیە و پەسندە و هەموویانت پێدرا. سوێن بە خودا بێگومان ئێمە جارێکی تریش منەتمان ناوەتە سەر تۆ و لای ڕەحمەتمان لێ کردوویتەوە. کاتێک ئێمە ئەوەی پێویست بوو بە دایکت ڕابگەیەنرێت پێمان گەیاند، کە بیخەرە ناو تابوتێکی تایبەتەوە ئینجا بیخەرە دەریاوە با دەریا بەرەو کەنار بیبات، تا سەرەنجام دوژمنەکەی من و دوژمنەکەی ئەو بیگرێتەوە خۆشەویستیم ڕژان بەسەردا تا لەژێر چاودێری مندا گەورە ببیت لەبیرت نەچێت کاتێک خوشکەکە دەڕۆیشت و چاودێری تۆی دەکرد لە نزیک کۆشتی فرعونەوە بینی گیریان خواردووە بەدەستەوە وتی باشە ئایا کەسێکتان پێ بڵێم تا بۆتان بەخێو بکات ئەوسا تۆمان گەڕاندەوە بۆ لای دایکت تا چاوی ڕوون بێت و خەفەت نەخوات ئەوە بوو کە گەورە بوویت بە هەڵە کەسێکت کوشت ئینجا ئێمە ڕزگارمان کردیت لە غەم و پەژارە بە جۆرەها شێوە تۆمان تاقی کردوتەوە ئیترەوە بوو ساڵەها لەناو خەڵکی مەدیەندا مایتەوە بە شوانکاری ژیانی خۆتت بردەسەر ئینجا ئەی موسا لە کاتی دیاری کراودا هاتوویت تا پەیامی ئێمە وەربگریت و ڕای بگەێنیت. واصطنعتك لنفسي جا چاک بزانە من تۆم دروست کردووە بۆ خۆم تا پەیامی من ڕابگەیەنیت دەی بڕۆ خۆت و براکەت هاوڕێ لەگەڵ معجزەکانمدا نەکەن لە گەیاندنی پەیامی مندا سستی و خاوی بکەن هەردووکتان بچن بۆ لای فرعون چونکە بەڕاستی ئەو لە سنوور دەرچووە و لە مەرزی بەندایەتی ترازاوە هەردووکتان بە نەرمی و بە جوانی گفتوگۆی لەگەڵدا بکەن بۆ ئەوەی یاداوەری وەربگرێت یا ترسی سزای ئێمە لە دەروونیدا جێ بگرێت. موسا و هاڕوون وتیان، پەروەردگارا، ئێمە بەڕاستی دەترسین پەلامارمان بدات و لەناومان بەرێت پێش ئەوەی پەیامەکەتی پێ ڕابگەیەنین یان زیاتر سەرکەشی بکات. خودای گەورە فەرمووی، مەترسن، من بەڕاستی لەگەڵتاندام، دەبیستم و دەبینم، نایەڵم دەستدرێژی بکاتە سەرتان. ئینجا بچن بۆ لای و پێی بڵێن ئێمە هەردووکمان لەلایەن پەروەردگاری تۆوە ڕەوانە کراوین باوەڕی پێ بهێنە و نەوەی ئیسرائیلیش ئازاد بکە با لەگەڵماندا بن سزا و ئازاریان مەدە بەڕاستی ئێمە هاوڕێ لەگەڵ معجززەی تایبەتی لەلایەن پەروەردگارتەوە ڕەوانە کراوین سڵاویش لەسەر ئەو کەسانە بێت کە شوێنی هیدایەت و ڕێبازی ڕاستەقینە کەوتوون. بێگومان ئێمە ئاگادار کراوین کە سزا و ئازار و بەڵا لەسەر ئەوانەیە کە ڕاستیەکان بە درۆ دەزانن و پشتی تێدەکەن و لێی یاخی دەبن. قال فمن ربكما يا موسى فیرعەون بە فیزەوە وتی، باشە ئەی مووسا، پەروەردگاری ئێوە کێیە؟ مووسا وتی، پەروەردگارمان ئەو زاتەیە کە هەموو شتێکی بە تایبەتی و ڕێک و پێکی دروست کردووە، پاشان ڕێنموویی کردووە تا بە چاکی دەوری خۆی ببینێت و لە خزمەتی ئادەمیزاددا بێت. فیرعەون وتی، ئەی ئەو هەموو خەڵکەی کە لەوەو پێش تیاچوون، چییان لێهات و سەرەنجامیان چۆنە؟ مووسا وتی، زانیاری ئەوانە لای پەروەردگارمە و لە دۆسیەکانی لەوح المەحفوظدا پارێزراوە پەروەردگاری من هیچی لێون نابێت هیچ شتێکیش فەرامۆش ناکات ئەو زاتەی کە زەوی بۆ ئێوە بارهێناوە وەکو لانکە و بێشکە لەسەری دەحەوێنەوە هەروەها جۆرەها ڕێگەی زەمینی و ئاسمانی و هەوایی تێدا بۆ فەراهەم هێناون لە ئاسمانیشەوە باران دادەبەزێنێت کە بەهۆیەوە چەندەها جووت ڕووەکی پێ ڕواندووە. خەڵکینە بخۆن لەو بەرهەم و بەرەکەتە، ماڵاتەکانیشتان بلەوەڕێنن، بەڕاستی ئا لەو شتانەدا بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ کەسانی ژیر و هۆشمەند. ئێمە ئێوەمان هەر لەم زەویە دروست کردوە دوای ماوەیەک دەتان خەینەوە ناوی پاشان جارەکی تر دووبارە لەو زەویە دەرتان دەهێنینەوە بۆ لێپرسینەوە و وەرگرتنی ئەو پاداشتەی کە شایستەن سوێن بە خودا بەڕاستی هەرچی بەڵگە و معجزە هەبوو نیشانی فرعونماندا کەچی هەر هەمووی بە درۆزانی و ئامادە نەبوو باوەڕ بهێنێت بەڵکو هەر سەری بادا و یاخی بوو فیرعەون بە ناڕەزاییەوە وتی، ئەی مووسا! هاتووی بۆ لامان تا لەسەر زەوی خۆمان بە دەرکردنمان بدەیت و ئاوارەمان بکەیت بەهۆی جادووگەرییەکەتەوە؟ کەواتە سوێند بێت ئێمەش جادوویەکت بۆ دەهێنین وەک ئەوەی خۆت جاشوێن و کاتێک بۆ ئێمە و بۆ خۆت دابنێ، نە ئێمە سەرپێچی لێ بکەین نە تۆش، تا لە یەک شوێن و کاتدا دەستبەکار ببین لە شوێنێکی ڕێک و پێکدا. مووسا وتی، کاتی دیاری کراومان ڕۆژی ڕازاندنەوە بێت و لە کاتی چێشتەنگاودا خەڵکی کۆبکرێتەوە فیرعەونە و دانیشتنەی بەجێهێشت و هەرچی فێڵ و تەڵەکەی هەبوو خستێک کار و پاشان لە کاتی دیاری کراودا هات بە لە خۆبایی بوونەوە موسا بە جادووگەرانی وت هاوار لە ئێوە نەکەن درۆ بە ناوی خوداوە هەڵبەستن هاوڵی بۆ بڕیار بدەن باوەڕ بە پێغەمبەرانی نەکەن چونکە ئەو زاتە بەتوانایە بە بەڵایەک هەمووتان لەناو ببات و بتان فەوتێنێت چونکە بەڕاستی ئەو کەسەی کە شتی ناڕەوای هەڵبەستوە و پڕوپاگەندەی درۆی کردووە نائومێد و بێهیوا و ڕەنجەڕۆ بووە گفتاری موسا کاری تێکردن کەوتنە باس و خواست لە نێوان خۆیاندا و بەنهێنی چپ و هڕیان دەست پێ کرد. هەندێک لە دارودەستەی فیرعەون وتیان بە جادووگەران، بەڕاستی ئەم دوانە دوو جادووگەرن و دەیانەوێت لە وڵات و نیشتمانی خۆتان دەرتان پەڕێنن بەهۆی جادووەکەیانەوە و ئەم ڕێگە و بەرنامە گرنگ و بەرزەی ئێوە لەناو برن. جا هەرچی توانا و دەسەڵات و جادوویەکتان هەیە بیخەنە کار و یەک پارچە و یەک دەست دەست بەکار بن بێگومان ئەوەی ئەمڕۆ دەیباتەوە سەرفراز و سەرکەوتوو و بەهرەمەندە ئەوسا جادووگەران وتیان، ئەی مووسا! یان تۆ دەست بەکار بە و دار عەسای خۆت فڕێ بدە، یان ئێمە سەرەتا دەست پێ دەکەین و فڕێی دەدەین. مووسا وتی، نەخێر، ئێوە لە پێشدا دەست پێ بکەن. جا هەر کە دەستیان پێ کرد، پەت و گوریس و دار و چێوەکانیان وا دەهێنرایە بەر چاوی، بە هۆی جادوویانەوە بێگومان وەک مار بە خێرایی دەڕوات. ئەوسا مووسا هەستی کرد بە ترسێک لە دڵ و دەروونیدا. ئێمەش نیگامان بۆ کرد وتمان، مەترسە و دڵنیابە، چونکە بەڕاستی هەر تۆ بەرز و سەرکەوتووی. ئەوەشی لە دەستی ڕاستتدایە، واتە عەساکەت فڕێبدە، هەرچی ئەوانە کردوویانە دەیماشێتەوە و قووتی دەدات، چونکە بێگومان ئەوەی کردوویانە تەنها فێڵ و تەڵەکەی جادووگەرە، جادووگەریش بۆ هەر کوێ بچێت و هەرچی بکات سەرکەوتوو نابێت ئەوسا ئیتر هەموو جادووگەران خران بە ڕوودا و سوش دەیان برد بۆ خوددا ڕاستیان بۆ دەرکەوت وتیان ئیتر ئێمە باوەڕێکی بەتینمان هێناوە بە پەروەردگاری هاڕون و موسا فرعون وتی ئایا ئێوە هەر ئاوا باوەڕتان پێهێنا پێش ئەوەی مۆڵەتتان بدەم و ڕازی بم؟ بەڕاستی دیارە موسا گەورە و مامۆستاتانە و هەر ئەو فێری جادووگەری کردوون شەرت بێت دەست و قاچتان بە پێچەوانەوە بقرتێنم و هەڵتان واسم بە قەدی دارخورمادا ئەوسا چاک دەزانن کە کاممان من یا خدای موسا سزامان تند و تیژ و بەردەوامە جادووگەرانی تاوێک لەمەوبەر بە باوەڕێکی بەتینەوە وتیان هەرگیز تازە باوی تۆ نادەین بەسەر ئەم بەڵگە و نیشانانەدا کە بۆمان هاتووە، سوێند بەو کەسەی کە دروستی کردووین، چیت لە دەست دێت ئەنجامی بدە و درێغی مەکە، بەڕاستی تۆ هەر دەتوانیت ژیانی ئەم دونیایەمان لێ زەوت بکەیت. ئێمە ئیتر بەڕاستی باوەڕمان هێناوە بە پەروەردگارمان تا لە گوناهەکانمان خۆش ببێت و لەو جادووگەرییەش کە بە زۆر پێت کردین. هەمیشە خودای گەورە لە هەموو کەس چاکتر و لە هەموو کەس پایەدارتر و بەردەوامترە. ئێمە دڵنیاین لەوەی کە ئەوەی بە تاوان و گوناهەوە بگەڕێتەوە بۆ لای پەروەردگاری، بێگومان ئەوە دۆزەخ بۆی ئامادەیە کە نە دەمرێت تێیدا تا لە سزا ڕزگاری ببێت نە دەژی بە ئارامی و ئاسوودەیی. ئەو کەسەش بە ئیمانەوە بگەڕێتەوە بۆ لای و بەڕاستی کردەوە چاکەکانی ئەنجام دابێت ئەوە بۆ ئەوانە پلە و پایەی بەرز و بڵند ئامادەیە. بەهەشتی عەدنە کە باخەکانی چڕ و پڕە دەچنە ناوی، چەندەها ڕووبار بە ژێر درەختەکانیدا دەڕوات، هاوڕێ لەگەڵ ژیانی هەمیشەیی و نەبڕاوەدا، ئەوەش پاداشتی کەسێکە دڵ و دەروون و ڕەوشتی خۆی خاوێن کردبێت. دوای تێپەڕبوونی چەند ساڵێک، سوێند بە خودا، بەڕاستی نیگامان بۆ موسا کرد کە شەوڕەوی بکا بە بەندەکانم و ڕێگەیەکی وشکیان لە دەریادا بۆ دابین بکە و لە کاتێکدا ترسی ئەوەت نییە کە پێت بگەن و خەمی نوقمبوون و تیاچوونیشت نییە. ئەوسا فیرعەون بە سەربازانیەوە شوێنیان کەوتن، کتوپڕ لەناو ئاوەکەدا شەپۆڵی دەریا دای بەسەریاندا و هەموویانی داپۆشی بە چ داپۆشینێک، فیرعەونیش قەوم و گەلەکەی خۆی گومڕا کرد و ڕێنموویی نەکردن. پاشان خودا ڕوو بە نەوەی ئیسرائیل دەفەرموێت، ئەی نەوەی ئیسرائیل، بێگومان ئێمە ئێوەمان لە دەست دژمنەکەتان ڕزگار کرد و بەڵێنیشمان دانێ کە لە لای ڕاستی چێوی تووڕدا پەیمانتان لێ وەربگرین گەزۆ و شەلاقەشمان بۆ دابین کردن بخۆن لەو ڕسق و ڕۆزیە پاک و چاکانەی کە پێمان بەخشیون و زیادە ڕەوی و گوناهکاری و فێڵ و تەڵەکەی تێدا مەکەن بۆ ئەوەی خەشم و قینی من داتان نەگرێتەوە بێگومان ئەوەی خەشم و قینی من دایبگرێت ئەوەی تر کەوتووە و تیا چووە. دڵنیاش بن بەڕاستی من زۆر لێ خۆش بووم لەو کەسەی کە تەوبە دەکات و باوەڕ دەهێنێت و کار و کردەوەی چاکە دەکات لەوەو دوا تا دوا هەناسەی ژیانی بەردەوام دەبێت لەسەر ئەو ڕێبازە. لەوەو دوا موسا خۆی گەیاندە چێوی توڕ، خودای گەورە لێی پرسی، ئەی موسا بۆچی تۆ پەلەت کرد و قەومەکەت بەجێهێشت؟ موسا وتی، ئەوان لەسەر ڕێبازی من دەڕۆن، بەڵام من ئارەزوومەندی گفتوگۆت بووم، بۆیە بەپەلە هاتم تا تۆ ئەی پەروەردگارم لێم ڕازی بیت، فەرمانە پیرۆزەکانت وەربگرم. پەروەردگار فەرمووی، بێگومان ئێمە قەومەکەتمان لە دوای هاتنی تۆ تاقی کردەوە، کەچی سەرکەوتوو نەبوون، باوەڕدامەزراو نەبوون، کابرای سامیری گومڕای کردن. پاشان موسا گەڕایەوە بۆ ناو قەومەکەی بە تووڕەیی و داخ و خەفەتێکی زۆرەوە وتی ئەی قەومەکەم مەگەر پەروەردگارتان بەڵێنی چاچی نەدابوونێ کە سەرفرازتان بکات لە دنیا و قیامەتدا ئایا ئەو بەڵێن و پەیمانە زۆری پێچووە یاخود ویستان خشم و خین لەلایەن پەروەردگارتانەوە دابارێت بەسەرتاندا بۆیە ئیتر ئێوە ئەو بەڵێنەی دابووتان بە من نەتان بردە سەر کە پابەندی یەک خوداناسی بن. خەڵکەکە وتیان، ئێمە سەرپێچی کردنمان لە بەڵێنەکەی تۆ بە ئارەزووی خۆمان نەبووە، حەزمان لە سەرپێچی نەکردووە، بەڵام ئێمە زێڕ و زیوێکی زۆری قبتییەکان درابوو بە سەرماندا، جا ئیتر فڕێمان دا و سامرییش بەو شێوەیە فڕێی دا. بەو زێڕ و زیوە پەیکەری گوێرەکەیەکی بۆ دروست کردن، جار جار بۆ ڕێیەکی دەکرد. سامیری و بێدینەکان بێ شەرمانە وتیان، ئەمە خودای ئێوە و خودای موسایە، ئەو لە بیری چووە و بە شوێنیدا دەگەڕێت، جا ئایا ئەو نەفامانە نازانن ئەو گوێرەکەیە وەڵامی هیچ قسەیەکیان ناداتەوە، هیچ زەرەر یا قازانجێکی بۆیان نییە؟ بێگومان پێشتریش هاڕوون پێی وتن، ئەی قەومی من! ئێوە بەم جۆرە کە زێڕینە تووشی تاقیکردنەوەیەکی سەخت بوون و تێیدا دەرنەچوون دڵنیابن کە پەروەردگارتان خدایەکی مهرەبانە شوێنی من بکەون و گوێڕایەڵی فەرمانی من بن کەچی وتیان هەرگیز وازی لێ ناهێنین و بە دەوریدا دێین و دەیپەرستین هەتا موسا خۆی دەگەڕێتەوە. موسا کە گەڕایەوە بە تووڕەییەوە وتی، ئەی هاڕوون چی وای لێکردیت بێدەنگ بیت و هیچ نەکەیت کاتێک بینیتن ئاوا گومڕا بوون چی وای لێکردیت پەیڕەوی من نەکەیت ئایا لە فەرمانی من یاخی بوویت هاڕوون وتی کوڕی دایکم بۆ ئەوەی سۆزی بجوڵێنێت ڕیشم مەگرە و قژم ڕامەکێشە من بۆیە زۆر لەسەری نەچووم بێگومان ترسام دوایی پێم بڵێیت تۆ جیاوازیت خستە ناونەوەی ئیسرائیلەوە و گوێت بە قسەی من نەدا یاخود دەگونجێت سامیری درۆ بکات تا خۆی لە خەشمی حەزرەتی موسا ڕزگار بکات و جادوویەکی ئەنجام دابێت. موسا بە سامیری وت، دەبڕۆ تا ماوی لە ژیاندا، هەر کەسێک نزیکت کەوتەوە دەبێت بڵێیت بە هیچ شێوەیەک بەریەک کەوتن نییە، دیارە کە دەستی هەر کەسی بەرکەوتبێت تووشی ئازارێکی زۆر بووە. دڵنیاش بە کە کاتێکی تریشت بۆ دیاری کراوە کە هەرگیز ناتوانیت لێی دەرباز ببیت سەرنجی خوداکەشت بدە کە بە دەوریدا دەسوڕایتەوە و دەتپەرست دەبێت بیسوتێنین و هەلا هەلای بکەین و بیخەینە ناو دەریاوە خەڵچینە ئێوە دڵنیابن کە پەروەردگارتان تەنها زاتی ئەڵلایە جگە لەو خدایەکی تر نییە زانیاری و زانستی ئەو زاتە هەموو شتێکی گرتۆتەوە ئەی محەممەد ئێمە بێگومان ئا بەو شێوەیە هەندێک لە بەسەرهاتی ئەوانەی ڕابورد بۆت دەگێڕینەوە دڵنیابە ئێمە لەلایەن خۆمانەوە قورآنمان پێ بەخشیویت کە یادەوەری بێت لە هەموو ڕوویەکەوە ئەوەی پشتی تێکردبێت ئەوە بێگومان لە ڕۆژی قیامەتدا کۆڵێک گونا هەڵدەگرێت ئەو جۆرە کەسانە لە ناو سزادا بۆ هەمیشە دەمێننەوە ئای چەند خراپە ئەو کۆڵە قورسەی کە لە قیامەتدا بە کۆڵیانەوەیە ڕۆژێک دێت فوو دەکرێت بە سووڕدا، ئەو ڕۆژە تاوانباران چاویان کوێرە و شین هەڵگەڕاوە، دیمەنێکی ناشرین و سامناکیان هەیە. بە چپە و سرتە بە یەک دەڵێن، تەنها دە شەو نەبێت لە دونیادا یا لە جیهانی بەرزەخدا هیچی ترتان پێ چووە؟ ئێمە چاک دەزانین سەرەنجام چی دەڵێن، چونکە ژیرترین و وریاترینیان دەڵێت، تەنها ڕۆژێک نەبێت هیچی ترتان پێ نەچووە. پرسیارت لێ دەکەن دەربارەی چێوەکان کە لە بەرپابوونی قیامەتدا چیان بەسەر دێت، ئەی محەممەد تۆ پێیان بڵێ، پەروەردگارم هەڵی دەتەشێنێت و ورد و خاشی دەکات. جا پەرش و بڵاوی دەکاتەوە و دەیکاتە زەوییەکی پان و تەخت و بەرین وازی لێ دەهێنێت و بەجێی دەهێڵێت هیچ خوار و خێچی و بەرزی و نزمیەک لەسەر ڕووکاری نابینیت لەو ڕۆژەدا هەموو خەڵکی شوێنی جاڕدەری کۆکردنەوە دەکەون هیچ سەرپێچی و لاریەک ناکرێت هەموو دەنگەکان لەبەر پەروەردگاری میهرەبان نزمن و بەهێواشی دەدوێن تەنها چپە و سرتەیەکی کەم نەبێت هیچی تر نابیستیت لەو ڕۆژەدا تکا و شەفاعەت وەرناگیرێت و بێسوودە مەگەر لە کەسێک خودای مێهرەبان مۆڵەتی بدات و ڕازی بێت بەوەی قسەی بۆ بکرێت و قسەی لێ وەربگیرێت. خودا بە هەموو ئەو شتانە دەزانێت کە لە قیامەتدا چاوەڕێیانە و بە هەموو ئەو شتانەی کە لە دونیادایە ئەنجامیان داوە و ئەو خەڵکە هەرگیز ناتوانن ئاگاداری زانست و زانیاری بێسنووری ئەو زاتە پەی ببن. هەرچی ڕوخسارەکانە لە ڕۆژی قیامەتدا ملکەچ و فەرمانبەردارن بۆ ئەو زاتەی کە هەمیشە زیندووە و دەسەڵاتی بێ سنووری هەیە بێگومان ئەوەی ستەمی کردووە ڕەنج بە خەسار و نائومێد و بێ هیوایە ئەوەشی کە کار و کردەوە چاکەکان ئەنجام دەدات و لە کاتێکدا ئیمانداریش بووبێت ئەوە ئیتر ناترسێت لەوەی ستەمی لێ بکرێت یا مافی پێشێل بکرێت. ئەبەو شێوەیە ئێمە قورئانێکی عەرەبی و پاراو و ڕەوانمان دابەزاندووە و جۆرەها هەڕەشەشمان تێدا باس کردووە بۆ ئەوەی لە خودا بترسن و یاخود ببێتە هۆی ئەوەی کە یاداوەریان تێدا بەدی بهێنێت خدای گەورە زۆر پایە بەرز و بڵندە و پاشای بە حەق و ڕاستەقینەیە ئەی محەمەد نەکەی لە خوێندنی قورئاندا پەلە بکەیت لە پێش ئەوەی وەحی و نیگای ئەو قورئانە تەواو ببێت بۆ لای تۆ چونکە ئێمە نایەڵین فەرامۆشی بکەیت نزا بکە و بژڵێ پەروەردگارە سوێن بە خودا بێگومان ئێمە پێشتر پەیمانمان لە ئادەم وەرگرت کە نزیکی درەختی قەدەغەکراو نەکەوێت کەچی بیری چوو بە مەرجێک نەمان بینی پێشتر بڕیاری کردنی ئەو سەرپێچیە بدا. سەردەمێک بە فریشتەکانمان وت سوژدە بەرن بۆ ئادەم هەموو سوژدەیان برد جگە لە ئیبلیس کە سەرسەخت و یاخی بوو جا وتمان ئەی ئادەم بەڕاستی ئەم ئیبلیسە دوژمنی خۆت و هاوسەرەکەتە وریابن لە بەهەشت بەدەرکردنتان نەدات بەو هۆیەوە تووشی ناخۆشی و نەگبەتی و دەربەدەری ببن دڵنیاش بە تۆ لە بەهەشدا نە برسیت دەبێت نە ڕووت و ڕەجاڵ دەبیت و نە تینووشت دەبێت و نە گەرماش زۆرت بۆ دەهێنێت. جا شەیتان گومانی خستە دڵیەوە و پێی وت، ئەی ئادەم! پێت بڵێم و نیشانت بدەم درەختی نەمری و موڵک و داراییەک کە بەسەر ناچێت کامەیە؟ شەیتان هەر کۆڵی نەدا تا فریوی دان. هەردووکیان لە بەروبوومی درەختەکەیان خوارد. ئیتر جل و بەرگ و پۆشاکیان داماڵرا، عەیب و عاریان دەرکەوت، بەپەلە هەوڵیاندا بە گەڵای درەختەکانی بەهەشت خۆیان داپۆشن، ئا بەو شێوەیە ئادەم یاخی بوو لە پەروەردگاری و فریوی خوارد و ڕێگای لێ تێکچوو، پاشان پەروەردگاری هەڵیبژارد و کردی بە پێغەمبەر، تەوبەی لێ وەرگرت و هیدایەت و ڕێنموویی کرد. ئەوسا خودای گەورە فەرمانی دا و وتی، ئیتر هەردووکتان لە بەهەشت دابەزن بە گشتی هەندێکتان دەبنە دوژمنی هەندێکتان جا گەر هیدایەت و ڕێنمووی من بۆ ئێوە هات ئەوەی شوێنی بەرنمەکەم بکەوێت نەگوم ڕادەبێت نە ناخۆشی و ناڕەحەتی و ناسۆر دێتە ڕێی ئەوەیشی ڕوووەربگێڕێت لە بەرنامە و یادی من و پشتی تێ بکات بێگومان بۆ ئەو جۆرە کەسانە ژیانێکی ترش و تاڵ و ناخۆش پێش دێت لە ڕۆژی قیامەتیشدا بە کوێری حەشری دەکەین. ئەو جۆرە کەسە دەڵێت، ئەی پەروەردگار، بۆ بە کوێری حەشرت کردم، خۆ من کاتی خۆی چاوساغ و بینا بووم؟ لە وەڵامدا خودا دەفەرموێت، تۆ ئا بەو شێوەیە بوویت، کوێر بوویت لە ئاستی ئایەت و بەڵگەکانی ئێمەدا کاتێک پێت ڕادەگەیەنرا، ئێمەش ئەمڕۆ ئاوا مامەڵەی کەسێکی لەبیرکراوت لەگەڵدا دەکەین لە سزا و ئازاردا دەهێڵرێیتەوە. ئا بەو شێوەیە تۆڵە دەکەینەوە لەو کەسەی کە لە سنوور دەترازێت و باوەڕ بە ئایەت و فەرمانەکانی پەروەردگاری ناهێنێت بێگومان سزای قیامەت زۆر سەختتر و بەردەوامترە لە سزای دنیا ئایا بۆیان ڕوون نەبۆتەوە کە چەندەها نەوەمان پێش ئەمان لەناو بردووە بەناو شوێنەوار و ماڵ و حاڵیاندا هات و چۆ دەکەن بەڕاستی ئالە و بەسەرهاتانەدا بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ خاوەن بیر و هۆشمەندەکان خۆ گەر بڕیارێک لەلایەن پەروەردگارتەوە پێش نەکەوتایە و مۆڵەتی دیاری کراویش نەبوایە ئەوە لەناوبردنی خودا نەناسان شتێکی ئەنجام دراو دەبوو کەواتە ئەی محەممەد ئەی ئیماندار خۆ ڕاگر بە بەرامبەر ئەو گفتارە نابەجێیانەیان کە دەیڵێن و تەسبیحات و ستایش و سوپاسی پەروەردگارت بکە پێش هەڵهاتنی خۆر و پێش ئاوابوونی لە هەندێک کاتەکانی شەودا هەر تەسبیحات و ستایشی بکە لە بەشە جیاجیاکانی ڕۆژیشدا هەر تەسبیحات و ستایشی بکە بۆ ئەوەی لە ڕەزامەندی پەروەردگار بەهرەمەند ببیت ئەی ئیماندار تۆ چاوەکانت مەبڕە ئەو ناز و نیعمەتەی کە هەندێک خەڵکمان لێ بەهرەوەر کردووە کە زینەت و ڕازاوەی ژیانی دنیاە بۆ ئەوەی لەو ناز و نیعمەتە تاقیان بکەینەوە، بێگومان ڕزق و ڕۆزی پەروەردگارت لە بەهەشتدا چاکتر و بەردەوامترە. ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، فەرمان بدە با هەر هەموو تاکەکانی خێزانت تا نوێژەکەیان بە چاکی ئەنجام بدەن، چونکە خۆراکی ڕۆحە و بەردەوام و کۆڵنەدەر و خۆڕاگربە لەسەری، ئێمە بێگومان داوای ڕزق و ڕۆزی لە تۆ ناکەین بەڵکو ئێمە ڕزق و ڕۆزی بە تۆ دەبەخشین سەرنجامی چاک هەر بۆ خوداناسی و دینداریە کافرەکانی مەککە وتیان باشە ئەوە بۆ لەلایەن پەروەردگاریەوە مۆجیزەیەکی بۆ ئێمە نەهێنا و نیشانی نەداین مەگەر باسی ئەو موعجیزانە لە کتێبە پێشوەکاندا ڕوون نەکراوەتەوە کاتی خۆی نیشانی قەومە پێشوەکانمان داوە بەڵام خۆ باوەڕیان نەهێناوە بۆ ئەمانیشی پێش بهێنین هەر باوەڕ ناهێنن خۆگەر بەڕاستی ئێمەیش پێش ناردنی قورآن و پێغەمبەر لە ناومان ببردنایە ئەوە دەیانوت پەروەردگارە بۆچی پێغەمبەرێکت بۆ ڕەوانە نەکردین تا شوێنی بەرنامە و ئاەتەکانی تۆ بکەوین پێش ئەوەی زەلیل و ڕیسوا ببین. ئەی پێغەمبەر بە دژمنانی دین بڵێ هەموو لایەک چاوەڕوانن دە ئێوەش چاوەڕێبن لە ئایندەدا دەزانن کە چێ خاوەنی بەرنامە و ڕێبازی ڕاست و دروستە و چێش ڕێبازی هیدایەتی گرتۆتە بەر.